الحمد رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه بە پشتیوانی اللە تعالی ئەمڕۆش دەرسی سێیەم لە کیتابی پێشمەرگە کۆمەڵی کوفر و ڕیددا دەخوێنین گەشتینە بەڵگەی شەرعی لە ئیجماع لەسەر کافربوونی پێشمەرگە لە دوای کۆچی پێغەمبەری بە ڕێز و خۆشەویستمانەوە سەل الله عليه وسلم لە دوای کۆچی دوایی ڕسول اللهوە سەل الله عليه وسلم لە ساڵی یانزەی کۆچیدا زۆربەی زۆری عرب لە ئاینی پیرۆزی ئیسلام پاشگەز بوونەوە و هەڵگەڕانەوە مرتد بوونەوە وەکو ئەبوو هورێرا فەرمێ ڕضی الله عنه فەرمێ عەرب کافر بوونەوە تەنها مەکە و مەدینە و طائف نەبێ هاوڵە بە ڕێزەکانی پێغەمبەر سەل الله عليه وسلم الله تعالی لێیان ڕازی بێت جەنگ و جیهادیان بەرامبەر بە ئەو کەسانی کە مرتد بوونەوە بەرپا کرد ئەوانەی کە مرتد بوونەوە لە ئاینی پیرۆزی ئیسلام هەڵگەڕانەوە صحابە بەڕێزەکانی رسول الله صلی الله عليه وسلم جەنگ و جیهادیان بەرامبەریان بەرپا کرد و دانە دانیان بە کافر زانی ئیجماعی صحابە لەسەر ئەوە بوو کە هەر کەسێک لە ئاینی پیرۆزی ئیسلام هەڵگەڕایەوە بە هەر شێوەیەک لە شێوەکانی هەڵگەڕانەوە و مرتد بوونەوە صحابە بەڕێزەکانی رسول الله صلی الله عليه وسلم تەکفیری هەمویانیان کرد و جەنگ و جیهادیان بەرپا کرد لە بەرامبەریان تا لە ناویانیاندا لەو کۆمەڵە مرتدانە کە مرتد بوونەوە کۆمەڵی مسەیلەمەی درۆزن بوو مسەیلەمەی کەڤاب کە بانگەشەی پێغەمبەرایەتی بۆ خۆی دەکرد دەیوت من پێغەمبەرم مسەیلەمەی کەڤاب لە عشیرەتی بەنی حەنیفە بوو عشیرەتی بەنو حەنیفە خەڵکێکی زۆری بەنی حەنیفە ئیمانیان پێێنا و باوەڕێن پێێنا و کەوتنە شوێنی و مرتد بوونەوە هاوەڵانی بەڕێزی پێغەمبەر، صلی اللە علیه و سلم، تەکفیری هەموویانیان کرد و جەنگ و جیهادیان لەگەڵیانا کرد و تاکو تێکیان شکاندن و لەناویان بردن و صحابە بەڕێزەکانی رسول اللە، صلی اللە علیه و سلم، لەسەر تەکفیرکردنی موسەیلەمە و شوێنکەوتووەکانی دانە دانەیان، یەعنی بە تەعین، هاوڕا و یەکدەنگ بوون و هیچ جیاوازییەک لەنێوانیاندا نەبوو. صحابە بەڕێزەکانی ڕسول الله صلی الله عليه وسلم متفق بوون ئیجماعیان بوو لەسەر ئەوەی کە هەر کەسێک لە کۆمەڵی کافر و مرتدی مسەیلەمەی کەذاب دابێ کافرە و حکمی کوفریاندا بەسەریاندا شێخ محەممەدی کوڕی عبدلها بە فەرمێ بەڕاستی مرتدەکان جیاواز و بەشبەش بوون لە ڕیدە و هەڵگەڕانەوەکەیاندا تیایاندا هەبوو پێغەمبەری صلی الله علیه وسلم بە درۆ دەخستەوە و گەڕانەوە بۆ بتپەرستی ووتیان ئەگەر پێغەمبەر بواە نەدەمرد وتیایاندا هەبوو سوور بوو لەسەر هێنانی شایەتمان شایەتمانی دەهێنایەوە بەڵام دانیشیان دەنا بە پێغەمبەرایەتی مسەیلەمەی درۆزندا بە گومانی ئەوەی کە پێغەمبەری پێشەوا صلی الله عليه وسلم مسەیلەمەی شەریک کردووە لە پێغەمبەرایەتیدا لەبەر ئەوەی مسەیلەمە چەند شایەتێکی درۆزنی هێنابوو بە درۆ لەسەر ئەمە شایەتیان بۆ دەدا زۆرێک لە خەڵکی ئەم شایەتانیان بە ڕاست دانا و کەوتنە شوێن مسەیلەمەی کەذاب و لەگەڵ ئەمەدا زانایان یەکڕا و هاودەنگ بوون لەسەر ئەوەی کە ئەوانە هەمویان مرتد بوون و هەرچەند جەهلیشان هەبوو بێت و هەر کەسێکیش گومانی لە کافربوونی ئەواندا هەبێت ئەوە خۆی کافرە ئەمە لە کتابی الدرر السنیە لە مجلدی هەشت لە لاپەڕە سەد و هەژدە دا شێخ محەمەدی کوڕی عەبدولواب ئەم وتەیەی فەرمووە ئەم ئیجماع و یەکدەنگی و هاوڕاییەی هاوەڵانی بەڕێزی پێغەمبەر صلی الله عليه وسلم لەسەر ئەوەی کە ئەوانە هەمویان مرتد بوون هەرچەند جەهلیشیان بوو بێت و هەر کەسیش گومانی لە کافرکردنیان هەبێتەوە کافر ئەبێتەوە بەڵگەیە بۆ تەکفیرکردنی هەر کەسێک کە هەر جۆرێک لە جۆرەکانی عیبادەت بۆ غیری ئەلله تعالا جێبەجێ بکە و بەڵگەیە لەسەر تەکفیرکردنی هەموو کۆمەڵێکی کافر و مرتد على التعین وەکو کۆمەڵی مرتد و کافر و هەڵگەڕاوی پێشمەرگە کە کوفری زۆر زۆریان کردووە و لەسەر بنچینەی کوفرکردن و دژایەتی کردنی اللە تعالی و دژایەتی کردنی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان صلی اللە علیه وسلم و لەسەر دژایەتی کردنی ئاینی پیرۆز دامەزراوە کۆمەڵی کافر و مورتەدی پێشمەرگە لەسەر ئەساس و بنچینە و دژایەتی کردنی ئیسلام و ئەهلی ئیسلام دامەزراوە لەبەرەوە ئەم ئیجماعی صحابە اللە تعالی لیان ڕازی بێ بەڵگەیە لەسەر تەکفیرکردنی کۆمەڵی کوفر و ڕیدەی پێشمەرگە و لەسەر تەکفیرکردنی دانە دانە و یەکە یەکەی باسی حوکمی شەرعی ئەو کەسانە دەکەین کە پێشمەرگە و سەربازانی طاغوت تەکفیر ناکەن. تەکفیری طاغوت و سەربازی طاغوتەکان و پێشمەرگە لە مەرجی پەیوەست بوون و واتاکانی لا الە الا اللەن، وە بۆ پەیوەست بوون بە وشەی بەرز و پیرۆزی لا الە الا اللەوە پێویست و واجبە کە تەکفیری طاغوتەکان و سەرباز و پێشمەرگەکانیان بکرێت. هەر کەسێک خۆی بە مسوڵمان بزانێت دەبێ کوفری کردبێ بە طاغوت وە لە مەرجەکانی کوفرکردن بە طاغوت لە شەرتەکانی کوفرکردن بە طاغوت ئەوەیە کە ئەو کەسەی کە کوفری کردو بە طاغوت دەبێ طاغوتەکان تەکفیر بکە وە شوێنکەوتوەکانیشیان لە سەرباز و پێشمەرگەکانیان هەر کەسێ خۆی لە کوردستانە بە مسلمان دەزانێ دەبێت مەسعودی تاغوت تەکفیرکە بە کافری بزانێ جەلال تاڵەبانی کافر بە کافر بزانێ و هەر کەسێکی شوێنکەوتوی ئەوان و هەر تائیفە و کۆمەڵێکی ئەلمانی مرتدن ئەبێت تەکفیریان کە ئەمە مەرجی ڕاستێتی کوفر کردنە بە طاغوت ئەمە لە واتاکانی پەیوەست بوونە بە لا ئیلاهە ئیلا اللەوە کوفرکردن بە تاغوت و ئیمان و باوەڕهێنان بە ئەلله و تعالا دوو پایەی پەیوەست بوونن بە لا ئیلاهە ئیلا اللەوە بە شێوەیەک کە ئەگەر هەر کەس یەکێک لەو دوو پایە لەدەست بدات مسلمان نییە و کافرە الله تعالا دەفەرمێ فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم لسوري بيروزي البقرة لآيد وسطو شش الله تعالى فرمي هركس يكفر بكا بطاغوتو إيمان بيني بأ الله تعالى پيوست بوا ومتمسك بوا بعروة الوثقاوة عروة الوثقاش زانایانی تفسیر فرمون یعنی لا اله الا الله کەواتە بۆ متمسک بوون و پەیوەستبوون بە لا اله الا الله و دوو پایە و ستون و ڕکن هەیە کە ئینسانی مسلمان دەبێ پەیوەست بێ پێیانەوە کە هەردووکیان بێنێ کە کوفرکردن بە تاغوت و ئیمانهێنانە بە الله تعالی و پێغمبەری بەڕێز و خۆشەویستمان صلى الله عليه وسلم دەفەرمێ من قال لا إله إلا الله وكفر بما يعبد من دون الله حرم ماله ودمه وحسابه علی اللە رواه مسلم واتە هەر کەسێک بڵێت لا اله الا اللە و کوفر بکات بەوەی کە دەپەرسترێ بێجگە لە اللە تعالی ئەوە ماڵ و خوێنی حرامە و پاداشت و حیسابی لای اللە تعالایە شێخ محەممەدی کوڕی عبدلوهاب ڕحمەتی اللە تعالای لێبێت دەفەرمێ إن أول ما فرض الله تعالى على ابن آدم الكفر بالطاغوت و پایەی دووەمیان ئەوەیە کە ئیمان بێنێ بە ئەڵڵا و تەعالا کوفر بکا بە تاغوت و ئیمان بێنێ بە ئەڵڵا و تەعالا بۆ پەیوەست بوون و متەمەسک بوون بە لا ئیلاهە ئیلا اللە کوفرکردن بە تاغوت بەشێکە لە ڕاستێتی و ماهیەتی ئیمان کوفرکردن بە تاغوت پایە و ستونی ئیمانە ئیمان و بیر و باوەڕ جێگیر نابێت دانامەزرێت بەبێ کوفرکردن بە تاغوت هەر کەسێک کوفر بە تاغوت نەکا مسلمان نییە بە کەسێک ئەوترێ مسوڵمان بە کەسێک ئەوترێ موحید کە کوفر بکا بە تاغوت و ئیمان بێنێ بە ئەلله و تعالا و پەیوەست و متەمەسیک ببێ بە وشەی بەرز و پیرۆزی لا ئیلاه ئیلا اللهوە ئێستاکە کە زانیمان کوفرکردن بە تاغوت یەکێکە لە ڕکنەکانی پەیوەست بوون بە لا ئیلاه ئیلا اللهوە و ڕکنێکە بۆ ڕاستێتی ئیماندارێتی و مسوڵمان بوونی هەر کەسێک کە بڵێ من مسوڵمانم ئەبێ کوفر بکا بە تاغوت ئێستا دەبێ بزانین کوفرکردن بە تاغوت چییە و چۆنە چۆنێتی کوفرکردن بە تاغوت کوفرکردن بە تاغوت بە کافرزانینی تاغوتەکان و سەرباز و پێشمەرگەکانیان و دوورکەوتنەوەیە لێیان و بەناڕەوا و بەنا حەقزانینی هەر جۆرێک لە جۆرەکانی عیبادەت و پەرستنە کە بۆ غەیری ئەلله و تعالا جێبەجێ دەکرێت وە هەروەها کوفر کردن بە طاغوت واتە حاشا و بەرائەت کردن لە طاغوتەکان و بوونی ڕقی زۆر لە دڵدا بەرامبەریان و جیابوونەوە لێیان وە هەروەها بە پێی توانا جەنگ و جیهاد کردن لە دژی طاغوتەکان بە پێی ئەم پێناسەیەی کوفر کردن بە طاغوت کەواتە هەر کەسێک تاغوتەکان تەکفیر نەکا و بە کافریان نەزانێ و شوێنکەوتوەکانیان لە سەربازەکانیان و لە پێشمەرگەکانیان بە کافر نەزانێ علی التعین ئەوە ئەو کەسە کوفری نەکردووە بە طاغوت ئەوە ئەو کەسە پایەی یەکەمی پەیوەست بوون بە لا اله الا الله وەی نەهێناوە کە کوفر کردنە بە طاغوت کوفر کردن بە طاغوت کۆمەڵە مەرجی هەیە بزانین شەرت و مەرجەکانی کوفر کردن بە طاغوت چین بزانین ئەو شەرت و مەرجانە چین کە هەر کەسێک بیهێنێتە دی پێی دەوترێ ئەم کەسە کافرە بە تاغوت پێی دەوترێ کوفری کردووە بە تاغوت و هەر کەسێکیش ئەم شەرت و مەرجانەکە نەهێنێتە دی یان یەکێکیان نەهێنێتە دی پێی دەوترێ کوفری نەکردووە بە طاغوت و پێیشی دەوترێ ئەم کەسە لەبەرەوەی کوفری نەکردووە بە طاغوت پەیوەست نەبووە بە لا ئیلاهە ئیلا اللەوە و لەبەرەوەیش کە پەیوەست نەبووە بە لا ئیلاهە ئیلا اللەوە موسڵمان نییە مەرجەکانی کوفرکردن بە طاغوت کوفرکردن بە طاغوت کۆمەڵێ مەرجی هەیە هەر کەسێک ئەو مەرجانەی لە خۆیدا هاورد بێتە دی و تیایدا بێت ئەوە ئەو کەسە کوفری بە طاغوت کردووە بەڵام هەر کەسێک ئەو مەرجانە یان یەکێک لەو مەرجانەی نەهێنابێتە دی لە خۆیدا ئەوا ئەو کەسە کوفری نەکردووە بە طاغوت شێخ علی الخضیر الله تعالی لە زیندان ئازادی بکا دەفەرمێ کوفرکردن بە تاغوت ئاەت و فەرمودەی لەسرە هەر کەسێک کوفر نەکات بە تاغوت پێی ناوترێت مسلمان هەتا کوفر ئەکات بە تاغوت پێی ناوترێت مسلمان هەتا کوفر نەکات بە تاغوت واتە بابیش ڵێ لا إله إلا الله ووتنەکەشی بە عیلم و زانینەوە بێت وعیلم و زانینەکەشی بە ڕاستگۆیی بێت بە ڕاستگۆی و سدق و یەقینەوە بێت و خۆی لە شرک بپارێزێ و پەیوەست بێ بە لا ئیلە ئیلا اللەوە قبوڵی بکات و خۆشی بوێت بەڵام کوفر بە تاغوت ناکات ئەوە هەرگیز مسلمان نییە و بە مسلمان حیساب ناکرێت کەواتە هەر کەسێک کوفر نەکا بە تاغوت با وتبێتیشی لا إله إلا الله با بە علمیشە وتبێتی لا إله إلا الله با بە ڕاستێتیش وتبێتی لا إله إلا الله با یەقینیشی هەبێ بە وتنی لا إله إلا اللهکەی بەڵام لەبەرئەوەی کوفری نەکردووە بە تاغوت ئەوە ئەو کەسە مسوڵمان نییە وە کوفرکردن بە تاغوت پێنج شت دەگرێتەوە شێخ عەلی الخضیر دەفەرمێ وە کوفرکردن بە تاغوت پێنج شت دەگرێتەوە یەکەم باوەڕبوون و بەناڕەوازانینی هەر پەرستنێک کە بۆ تاغوت دەکرێت یەکەم شەرتی کوفرکردن بە تاغوت ئەمەیە کە هەر جۆرێک لە جۆرەکانی عیبادەت و پەرستن بۆ تاغوت جێبەجێ ئەکرێ و ئەنجام ئەدرێ تۆ بە باتڵی بزانی بە ناحەق و ناڕەوای بزانی لەبەرئەوەی عیبادەتەکان هەموو عیبادەتەکان هەموو پەرستنەکان بە هەموو جۆرەکانیەوە تەنها و تەنها حەقی اللە و تعالیە کە بۆی جێبەجێ بکرێ هەر جۆرێک لە جۆرەکانی پەرستن و عیبادەت جێبەجێ بکرێ بۆ غیری اللە و تعالی لە مەرجەکانی کوفرکردن بە تاغوتە کە ئینسانی مسلمان ئەو عیبادەتەکە بۆ غیری اللە و تعالی جێبەجێ کرێ بە باتڵ و ناڕەوا و ناحەقی بزانێ دووەم وازهێنان لە هەر پەرستنێک کە دەکرێت بۆ جگە لە ئەلله تعاالە یعنی ئینسانی مسلمان لە مەرجەکانی کوفرکردن بە تاغوت ئەوەیە کە بە هیچ شێوەیەک هیچ جۆرێک لە جۆرەکانی عیبادەت و پەرستن بۆ غیری ئەلله تعاالە جێبەجێ نەکە سێەم ڕقلێبوون لە تاغوت و دژمنایەتیکردن لەگەڵیاندا لە مەرجەکانی کوفرکردن بە تاغوت ئەوەیە کە ڕقت لە تاغوتەکان بێ دوورکەویتەوە لێیان بەرائەتیان لێ بکەی بە دوژمنی خۆتیان بزانی دوژمنایەتیان لەگەڵا بەرپاکەی ئەم سێ خاڵەی کە ئێستا باسمان کرد لەو پێنج خاڵەیە کە تایبەتن بە تاغوتەکە خۆیە و چونکە تاغوت شوێنکەوتوی هەیە لە مەرجەکانی کوفرکردن بە تاغوت سیانیان کە ئێستا باسمان کرد پەیوەستن بە خودی تاغوتەکە خۆیەوە و دوانیشیان پەیوەستن بە شوێنکەوتوی تاغوتەکانەوە بزانین ئینسانی مسلمان لە مەرجەکانی کوفرکردن بە تاغوت دوانیان کە پەیوەستن بە شوێنکەوتوو تاغوتەکانەوە بێ مسلمان چۆن بێ تا پێی بوتری ئەمە کوفری کردو بە تاغوت خاڵی چوارەم ڕق لێبوون لە شوێنکەوتوانی تاغوت خاڵی چوارەم ئەمەیە هەر کەسێ بڵێ کوفرم کردو بە تاغوت ئەبێ ڕقی لە شوێنکەوتوی تاغوتەکان بێ ئەبێ ڕقی لە تاغوت بێ و ڕقی لە شوێنکەوتوی تاغوتەکانیش بێ لە سەرباز و پێشمەرگەی مرتەد و ئەو مەلادین فرۆشانەی کە دینەکەیان فرۆشتۆ بە تاغوتەکان پێنجەم تەکفیرکردنی شوێنکەوتوانی تاغوت لە مەرجەکانی کوفر کردن بە تاغوت ئەوەیە کە هەر کەسێ بڵێ کوفرم کردو بە تاغوت دەبێ شوێن کەوتوانی تاغوت بە کافر بزانێ تاغوت و شوێنکەوتانی تاغوت لە سەرباز و پێشمەرگە و هەر کەسێک کە شوێنکەوتوی تاغوتە بە کافریان بزانێ هەر کەسێک شوێنکەوتوانی تاغوت بە کافر نەزانێ کوفری نەکردو بە تاغوت لەبەرچی لەبەرەوەی ئەم مەرجەی کوفرکردن بە تاغوتی لە خۆیان نەهێناوەتە دی کە بریتیە لە تەکفیرکردنی شوێنکەوتوی تاغوتەکان اینجا شێخ علی خضێرە فەرمێ نمونەیەک بهێنینەوە دیموکراسی تاغوتە تاکو و کوفر بکەیت بە دیموکراسی و ناومان لێ بنرێت کافر بە دیموکراسی و پێمان بوو ترێ کافر بە تاغوت دەبێ ئەم خاڵانە پێڕەو بکەین شێخ علی خضێرە فەرمێ ئەلله ئازادی کا لە زیندانە ئەفەرمێ دیموکراسی تاغوتە بۆی پێمان بوترێکە ئێمە کافرین بە دیموکراسی دەبێ ئەم مەرجانە لە خۆمانە بێنینەدی یەکەم ئەمەش چۆنێتی کوفرکردنە بە تاغوتی دیموکراسی، یەکەم، بە باتڵ و ناڕەوا زانینی دیموکراسی، ئەمەش وتەی دڵە، لە دڵتەوە بیروباوەڕت وابێ کە دیموکراسی باتڵ و ناحەق و ناڕەوایە، دووەم، وازهێنان لە دیموکراسی، وازهێنان کاری ئەندامەکانی لاشەیە، بە هیچ شێوەیەک نەچیتە ناو هیچ پرۆسە و کۆمەڵ و دارودەستەیەکەوە کە دیموکراسی بەرپاکەن، بە هەموو شێوەیەک خۆت دوورخەیتەوە لە دیموکراسی، لەبەرئەوەی دیموکراسی تاغوتە، لە مەرجی کوفرکردن بە تاغوتیش ئەوەیە دوورکەویتەوە لێی. سێیەم، بە دڵ ڕقی لە دیموکراسی بێت. بیبوغزێنێ دیموکراسی بە ناحەق و ناڕەوا بزانێ و دڵی پڕ پڕ بێ لە ڕق بەرامبەر بە دیموکراسی. ئەمەش کاری دڵە بە دڵ ڕقی دەبێت لە دیموکراسی و خۆشی ناوێت و ئاوەتەخواز و خۆزگە دەبات بۆ نەمانی دیموکراسی و لەناوچوونی و دوژمنایەتی دیموکراسی ئەکات ئەمە سێ خاڵن پەیوەستن بە تاغوتی دیموکراسی خۆیەوە بە فکرەکەەوە بە بەرنامە گەندەڵەکەەوە کە دیموکراسیە و دوو خاڵیان پەیوەستە بە شوێنکەوتوان و کۆمەڵی دیموکراسیەوە دوو خاڵیان پەیوەستە بە شوێنکەوتووان و هەڵگری بیری کوفری دیموکراسیەوە، یەکەم، ڕقی لە کۆمەڵ و شوێنکەوتووانی دیموکراسی بێت، ئەبێت دڵی پڕ بێ لە ڕق بەرامبەر بە هەر کەسێک کە دیموکراسییە، کە شوێنکەوتووی دینی کوفری دیموکراسییە، دەڵێت ڕقم لە دیموکراسیەکانە، دووەم، ئەوەیە کە تەکفیری دیموکراسیەکان بکات و بە کافریان بزانێت. لە مەرجەکانی کوفرکردن بە طاغوتی دیموکراسی ئەوەیە کە تۆ هەر کەسێک دیموکراسی بوو بە کافری بزانیت هەر کەسێک شوێنکەوتووی بەرنامە و دینی کوفری دیموکراسی بوو تۆ بە کافری بزانیت بەوە تۆ دەبیت بەوەی کە کوفر بە دیموکراسیت کردووە کە دینێکی کوفری دوژمن بە دینی ئیسلامە کۆمەڵ و شوێنکەوتوانی دیموکراسی کافرن و ئەوانەی کە باوەڕیان بە دیموکراسی هەیە تەکفیریان بکات عەلمانیەت طاغوتە و ناوی طاغوت دەوترێ بۆ بیرۆکە و بیردۆزەکان هەر فکرە و بیرێکی گەندەڵ کە دوژمنی ئیسلامە کە پێچەوانەی ئاینی پیرۆزی ئیسلامە بەوەشەوترێ طاغوت و بۆ ڕژێمەکان هەر دارودەستەیەک ببێ حکم بکات کە حکم نەکا بە قورانی پیرۆز پیانەوترێ طاغوت و بۆ مەزهەب و ڕێگاکان هەر مەزهەب و ڕێگە و ڕێباز و ڕێچکەیەک غەیری ڕێبازی ئیسلام پێیەوترێ طاغوت وە لەسەر کەسەکان و بیگیانەکان حەتا ئەگەر بەردێک بپەرسرێ لە غەیری اللە تعالی دارێک بپەرسرێ لە غەیری اللە تعالی بەو دارا وترێ تاغوت و بە پیاو و ژن دەوترێ تاغوت ئەگەر پیاو پەرسرا لە غیری الله تعالی پێوترێ تاغوت ئەگەر ژن پەرسرا لە غیری الله تعالی پێوترێ تاغوت عەلمانیەت طاغوتە، بۆ کوفرکردن بە عەلمانیەت دەبێت باوەڕت وابێ کە عەلمانیەت باتڵ و ناڕەوایە و وازی لێ بهێنیت و ڕقت لێی بێتەوە و ڕقت لە عەلمانەکان بێتەوە و تەکفیریان بکەیت. لە واتاکانی کوفرکردن بە طاغوتی عەلمانیەت ئەوەیە تۆ عەلمانەکان بە کافر و مورتەد بزانی. ئەگەر تەکفیریان نەکا کەواتە کوفری نەکردو بە تاغوتی عەلمانیە کەواتە پەیوەست نەبوو بە لا ئیلاهە الا اللەوە کەواتە مسلمان نییە شێخ عەلی الخضێر ئەفەرمێ هەر کەس ئەو خاڵانەی تێدا نەبێت کوفری نەکردووە بە تاغوت کۆتایی وتەکانی شێخ عەلی الخضێر ئەم وتانەی لە کاسێتێکی دەنگیدا فەرمووە کە باس لە شەرحی چۆنێتی کوفرکردن بە تاغوت دەکات شێخ عەلی الخضێر الله تعالی لە زیندان ئازادی بکات وە شێخ ئەحمەد ئیبن مەحمود الخالدی دەڵێت، چۆنێتی کوفر کردن بە طاغوت بۆ هەر کەسێک ژیر و پێگەیشتوو و عاقڵ و بالغ بێت دێتە دی بە شەش مەرج، چوار مەرجیان لە پەرستراوەکە دایە واتە طاغوتەکە. شێخ ئەحمەد ئیبن مەحمود الخالدی ئەمیش مەرجەکانی کوفر کردن بە طاغوتی هێناوەتەوە لە شەش مەرجە چواریان پەیوەستن بە طاغوتەکە خۆیەوە. یەکەم، باوەڕبوون و بە باتڵ زانین و ناڕەوا زانینی هەر پەرستنێکە بۆ تاغوتەکە دەکرێت ئەمە یەکەم دووەم بە باوەڕی پتەوەوە دەست بەجێ واز لە پەرستنی تاغوتەکان بهێنێت سێم بەدڵ ڕق لێبوون لە ئەو پەرستنەی کە دەکرێت بۆ تاغوتەکان بەدڵ زۆر ڕقی لەو پەرستنانە بێ لەو پەرستنە باتڵانە بێ کە بۆ تاغوتەکان جێبەجێکرێ وە دەرخستنی نەنگی و عەیبەکانی بە زمان لە کاتی بوونی توانا و دەسەڵاتدا ئەگەر ئینسان توانای بوو ئەبێ سەدع بە حەق بکا ئەبێ حەق بڵێ بڵێ ئەلمانیت باتڵە دیموکراسیت باتڵە تاغوتەکان باتڵن هەر جۆرێک لە جۆرەکانی عیبادەت و پەرستن کە بۆ تاغوتەکان جێبەجێکرێ باتڵە ئاوها بەپی توانا چوارەم تەکفیری تاغوت بکە لە مەرجەکانی کوفرکردن بە تاغوتەوە تاغوتەکە بە کافر بزانێ لەگەڵ ڕقلێبوون و دوژمنایەتی کردنی بە پێی توانا و دوان لەو شەش مەرجەش پەیوەستن بە شوێنکەوتوی تاغوتەکانەوە واتە پەیوەستە بەو کەسانی کە پەرستن بۆ جگە لە ئەلله تعالا ئەنجام ئەدەن چا پەرستنەکە بۆ تاغوتەکان بێت یان بۆ غیری تاغوتەکان پێنجەم تەکفیرکردن و بە کافرزانینی شوێنکەوتەکانی تاغوت واتە لە مەرجەکانی کوفرکردن بە تاغوت و بۆ پەیوەست بوون بە لا ئیلاهە ئیلا اللهوە دەبێت تۆ شوێنکەوتوی تاغوتەکان بە کافر بزانی پێشمەرگە شوێنکەوتوی تاغوتە دەبێت دانە دانیان بە کافر بزانی ئەگەر تەکفیری پێشمەرگە نەکەیت ئەوە تۆ کوفرت نەکردو بە تاغوت و کوفریشت نەکرد بێ بە تاغوت پەیوەست نەبوویتە بە لایلە هەیل لەڵاوە متەمەسیک نەبوویتە بە لایلە هەیل لەڵاوە کەواتە تۆ مسلمان نیت شەشەم دوژمندارێتی کردن لەگەڵیاندا لە پێناوی اللە تعالی بە بەڵگەی شەرعی لە قورئان و سنەت و یەکدەنگی هاوەڵان و زانایان سەلماندمان کە سەرانی پێشمەرگە کافر و تاغوتن و پێشمەرگە هەڵگەڕاوە مرتدەکانیش بەندە و شوێنکەوتوی تاغوتن کەواتە لە کوردستاندا دەبێت بەرامبەر بە تاغوت و شوێنکەوت و هەڵگەڕاوەکانیان شەش مەرج لە خۆتدا بهێنیتە دی لە کوردستاندا هەر کەسێک بڵێ من مسلمانم دەبێ شەش مەرج لە خۆیدا بهێنێتە دی بۆی پێی بوترێ کە ئەم کەسە کوفری کردو بە تاغوت و مسلمانە وە هەر جۆرێک لە جۆرەکانی پەرستن کە بۆ ئەوان جێبەجێ دەکرێت تۆ بە باتڵ و ناحەق و ناڕەوای بزانی وە ڕقی زۆرت لەو پەرستنانە بێ لەو عیبادەتانەی کە بۆ ئەو تاغوتانی کوردستان جێبەجێکرێ و دوژمنایەتی تاغوتەکان بکەیت و ڕقی زۆرت لێیان بێت وە شوێنکەوتوی تاغوتەکان وەکو پێشمەرگە و چەکدارەکانیان و مەلادین فرۆشەکانیان و هەر کەسێکی تریش کە پرستنیان بۆ دەکەن و سەریان دەخەن بە کافریان بزانیت ئەمە لە مەرجەکانی کوفرکردن بە تاغوتە لە کوردستانا. ئەگەر هەر کەس ئەم مەرجانە یان یەکێک لەم مەرجانەی لە خۆیدا نەهێنایە دی، ئەوا مەرجەکانی کوفرکردن بە تاغوتی لە خۆیدا نەهێناوەتە دی و کوفری نەکردووە بە تاغوت. وە ڕوون و ئاشکراشە کە هەر کەس کوفرکردن بە تاغوتی نەبێت ئەوە پەیوەست نەبووە بە وشەی بەرز و پیرۆزی لا الە الا اللە وە وە موسڵمان نیە چونکە تەکفیر کردنی هاوەڵ پەیداکەرەکان موشریکین لە واتاکانی لا الە الا اللە و پەیوەست بوونە پێوەی هەندێک لە زانایانی نەجد دەفەرموون لە ئەو شتانەی کە لە هەر کەسێکدا هەبن جیهاد و تێکۆشان لە بەرامبەریدا دەبێت بە فەرد و ئەرک و واجب ئەویش تەکفیرنەکردنی هاوەڵ پەیداکەرەکانە، موشریکین. هەندێک لە زانایان، عولەمای نەجد، دەفەرموون، هەر کەسێک تەکفیری موشریکەکان نەکا ئەوا جیهادکردن فەرضە بەرامبەری، لەبەرئەوەی تەکفیری موشریکینی نەکردووە، یان گومانبوونە لە تەکفیرکردنیاندا، یان مەسەلەن هەر کەسێک شکی هەبێ لە تەکفیرکردنی موشریکەکانا ئەوا ئەم کەسە فەرضە لەسەر موسڵمانان جیهاد بکەن بەرامبەری، لەدژی ئەو کەسە جیهاد بکەن، چونکە بەڕاستی ئەمە لە هەڵوەشێنەرەوەکانی ئیسلامەتییە. لە نەواقضی ئیسلامە هەر کەسێ مشریکان تەکفیر نەکا هەر کەسێ کافرەکان بە کافر نەزانێ ئیسلامەتەکەی هەڵ ئەوەشێتەوە هەر کە زوابێ بە ڕاستی کوفری کردووە و خوێن و ماڵی حەڵال دەبێت هەر کەسێ تاغوتەکان و سەرباز و پێشمەرگەی تاغوتەکان بە مسلمان بزانێت ئەوە ئیسلامەتەکەی هەڵاوەشێتەوە وە خوێن و ماڵی حەڵال ئەبێت وە کوشتاری ئەرک و واجبە جەنگکردن و قیتالکردن بەرامبەری واجبە تاکو هاوڵ پەیداکەرەکان مشتکین تەکفیر دەکات هەتا تەکفیری طاغوت و شوێنکەوتوەکانیان و موشریکەکان ئەکات کە تەکفیریانی کرد ئەو کاتە کوفری کردووە بە طاغوت و ئەگەر ئیمان بێنێ بە اللە تعالی و پەیوەست بۆ بە لا اله الا الله و مسلمانە و بەڵگەش لەسەر ئەمە وتەی پیرۆزی پێغەمبەری پێشەوایە صلی الله عليه وسلم کە دەفەرمێ من قال لا اله الا الله وكفر بما يعبد من دون الله حرم ماله ودمه واتە هەر کەسێ بڵێت لا ئیلاهە ئیلا اللە و کوفر بکات بەوەی کە دەپەرسرێ جگە لە ئەلله تعالا ئەوە ماڵ و خوێنی حرام دەبێت ئەم وتەیەی کە ئێستا باسمان کرد لە هەندێک لە زانایانی نەجدەوە لە کتابی فتاوە ئەئیمە نەجدیە لە نووسراوی مەدحەت ئالفەڕاج لە مجلدی سێ لە لاپەڕا هەفتا و شەش کافری و مورتەدی پێشمەرگە و دوژمنایەتیان بەرامبەر اللە تعالی و ئاینی پیرۆزی ئیسلام و پێغەمبەری پێشەوا صلی اللە علیه وسلم ڕوون و دیار و ئاشکرایە کەس ناتوانێ ئینکاری ئەمە بکا کە پێشمەرگە دوژمنی اللە تعالی دوژمنی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمانن صلی اللە علیه وسلم دوژمنی ئاینی پیرۆزی ئیسلامن بە چەکەکانی دەستیان حوکمی قەوانینی وەضعی لە کوردستاندا بە زۆر دەچەسپێندرێ و حوکمی قورئانیان کەنارگیر کردووە نایەلن حکم حکمی قورئان بێت کەواتە دژمنی ئیسلامن پێشمەرگە لەسەر بنچینەی دژمنایەتی و دژایەتیکردنی ئاین و ڕەوش دامەزراوە دەیان و زیاتر لە دەیان کوفری گەورەیان کردووە هەموو هەڵوەشێنەرەوەکانی ئیسلامەتیان لە خۆیاندا هێناوەتە دی لەگەڵ ئەمەدا هێشتا کەسانێکی گومڕا و نەفام و سەرلێشێواو و سەرلێشێواو و دڵنەخۆش لە گومان و ڕاڕاییدان لە بەکافر و مرتەدزانینی پێشمەرگەدا هەندێکن پێشمەرگە تەکفیر ناکەن بەو هەموو کوفریانەوە کە هەیانە ئەلمانین دیموکراسین لە دوای ڕوونکردنەوە و ئاشکراکردنی کوفرەکانی پێشمەرگە هەر کەس بەردەوام بێت لە تەکفیر نەکردنی پێشمەرگە ئەوا خۆی کافر دەبێتەوە و لە ئاینی پیرۆزی ئیسلامدا بەشی نامێنێ بۆیە لە ئەم بەشەدا بە پێویستی ئەزانم کە لە چەند خاڵێکدا وەڵامی گومان و گومڕایی گومڕاکان بدەینەوە کە لە ڕێگەی چەواشەکردنەوە دەیانەوێت ڕێگای ڕاست لە خەڵکی بگۆڕن و بە ڕێگەی گومڕایی و نەفامیدا بیان بن پێشمەرگەی کافر و مرتدیان لێ بکەن بە مسلمانی موحید لەبەرئەوەی تەکفیرنەکردنی پێشمەرگە لە کوردستاندا کوفری گەورەیە هەر کەسێک پێشمەرگە تەکفیر نەکا دوای ئەوەی بۆی ڕۆشن ئەکرێتەوە کە پێشمەرگە ئەم کوفرانەی هەیە کە پێشمەرگە لەسەر بەرنامە و ڕێبازی دیموکراسی و ئەلمانیەتی کوفرین سەرباز و بەندە و کۆیلەی تاغوتن دوایەوەی کە بۆی ڕۆشن ئەکرێتەوە هەر دانی پیانەنێ هەر تەکفیری پێشمەرگە نەکاو بڵێ پێشمەرگە مسلمان ئەوە ئەو کەسە خۆی کافر ئەبێتەوە پێی لەبەر ئەوە لەم بەشەدا بە پشتیوانی اللە تعالی باسی ڕەدی چەند شوبهەیەکی ئەو کەسە گومڕایانە دەکەین کە گومڕایی دەنێنەوە و شوبهە دەنێنەوە بۆی کە وا لە خەڵکی حاڵی بکەن کە پێشمەرگە مسلمانن کە بە پشتیوانی اللە تعالی لەم بەشەدا ڕەدی شوبهەی ئەو کەسانە دەدەینەوە کە شوبهە دەێنەوە و دەڵێن پێشمەرگە مسلمانە و کافر نییە بە بەڵگەی قورئان و سوننەت و یەکدەنگی و ئیجماعی هاوەڵانی بەڕێزی پێغەمبەر، صلی اللە علیه و سلم، و بە پێی تێگەیشتنی پێشینی چاکەکاری ئوممەتی ئیسلام وەڵامیان دەدەینەوە و دەمیان دەبەستین بە پشتیوانی اللە تعالی بەڵگەی شەرعی دەهێنینەوە لەسەر ئەوەی کە ئەم شوبهانەی ئەوان دەیهێننەوە و دەڵێن پێشمەرگە مسلمانن و نابێت تەکفیریان بکرێت و تەکفیر ناکرێن و مسلمانن بە پشتیوانی الله و تعالی بە بەڵگە ڕدیان دەدەینەوە کە ئەمیش لە دەرسی داهاتووماندا دەبێت و آخر دعوانا